و گەڕانەوە بۆ لای خوای میهرەبان، مانگی بەخشین و هاوکاری هەژاران، مانگی سەرکەوتنەکانی بەرەی خێر بەسەر هێزی شەڕدا لە بەدر و لە ڕزگارکردنی شاری مەککە و لە ڕزگارکردنی شاری قودسدا. مانگی ڕەمەزان وەرز و مەرزی ساڵانەی عیبادەتە، نوێژی فەرز و سوننەت و تەراویح و وەتر، ڕۆژی فەرزی ڕەمەزان، مانگی دەرکردنی زەکات و سەرفترە، مانگی خەڵوەت و ئیعتیکاف، مانگی عەمرەی گەورە، پارشێو و بەربانگ، مانگی خوێندنەوە و فێربوون و خەتمی قورئان، مانگی وانەکانی فەرموودە و فیقه و ئاداب و ئەخلاق. چەند ڕۆژێکی کەم ماوە لە نێوانماندا. داواکارم لە خوای پەروەردگار بمانگەیەنێت بە ڕەمەزان و یارمەتیمان بدات و بۆمان ئاسان بکات سەرکەوتن بەدەست بێنین لەم مانگە پیرۆزەدا. ئەمڕۆ بیست و پێنجی شەعبانە، بە یا پێنج ڕۆژ یا چوار ڕۆژ هەر ئەوەنەمان ماوە ئەگەر مانگ کورت بێنێ چوار ڕۆژی تر ئەگەر مانگیش پڕ بێ پێنج ڕۆژی تر بەڕێزان ڕەمەزان تاکە مانگیەکە لە قورآە ناوی هاتووە یرید الله بکم اليسر خوا ئاسانکاری ئەوێ بۆ ئێوە ولا یرید بکم العسر خوا نایەوێ زەحمەتان بدا ولتكملوا العدة بۆ عیدەی مانگەکە تەواو بکەن بیست و نۆ یا سی ڕۆژ ولتكبروا الله على ما هداكم دوایەوە بیکەنە جەژن و الله ئەکبەر کە خوا تەوفیقی دان ئەو عیبادەتە گەورەیە لەم مانگە ئەنجام بدەن ولعلكم تشکرون کەواتە ئەمە کۆڵەکەی دینە و یەکێکە لە پێنج پایەکانی ئیسلام لە فەرموودەیە ترا ئەفەرمێ ئیدا جا ڕەمەضان کاتێ مانگی ڕەمەزانیت فتحت ئەبواب الجنە دەرگاکانی بەهەش دەکرێنەوە وغلقت ئەبواب النار دەرگاکانی دۆزەخ داخرێن وصفدت الشیاطین شەیطانەکان کۆت دەکرێن ئیمامی مسلم ڕیوایەتی کردووە هەڵسێ و زینوویان بکاتەوە بە ئیمان و بە چاوەڕوانی ڕەحمی خوا، خوا لە گوناهی لەو و پێشی خۆشە بێ، ئیمامی بوخاری و موسلیم ڕیوایەتیان کردووە. بەڕێزان هەرچی بڵێین دەربارەی ڕەمەزان کەمە، بەسە بۆ گەورەیی ڕەمەزان لە حەدیسێکا کە ئیمامی موسلیم دەیگێڕێتەوە دەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم چووە سەر مینبەر، سێ ئامینی کرد سێ جار فەرمی ئامین ئامین ئامین کە لێ بووێ و هاتە خوار وتمان قوربان ئەوە چی بوو سێ جار وتت ئامین فەرمی جبرئیل هات وتی من سێ دۆعاکەم و تۆیش سێ ئامین بکە بە دوای منە یەکێک لە دۆعاکان ئەوەیە رغم أنف رجل أدرك رمضان لوتی خۆڵاوی بێ کەسێ ڕەمەزانی بە نسیب ببێ ولم یغفر له بە بۆنەی ڕەمەزان و خوا لێی خۆش نەبێ نەتوانێ بچێتە بەهەشت بە بۆنەی ڕەمەزانەوە ڕەمەزان ئەوەنە گەورەیە ئەوەنە مەقامی بەرزە لەلای خوا ڕەمەزان مانگی قورئانە مانگی تەراویح و شەونوێژە، مانگی زیکرە، مانگی بەخشینە، مانگی دەرکردنی زەکاتە، مانگی لاکردنەوەیە بەلای هەژارانەوە. بڕیار بدەین لەم مانگی ڕەمەزانە چی بکەین؟ بڕیار بدەین، یەکەم، بەدەستهێنانی ئەو ئامانجە ڕۆژووی بۆ فەرزکراوە، کتب علیکم الصیام، ڕۆژوو فەرزکراوە لەسەر ئێوە، کەواتە هەوڵی یەکەم و نیەتی گەورەمان ئەوەیە ئێمە بتوانین هەدەف لە فەرزبوونی ڕۆژوو لە خۆمانە مسۆگەر بکەین کە تەقوا بەدەستهێنانە دووهەم لە ئێستاوە بڕیارێکی مەردانە بدەین خۆمانی بۆ ئامادە بکەین بە تۆبەکردنێکی باش و بە ئامادە باش ئامادە باشی بۆ بوون بە مرۆڤێکی تەقوادار لەپڕ نابی بە کوڕێ ئەبێ گوڕی بۆ بخۆیتەوە ئەبێ خۆتی بۆ حازر کەی ئەبێ لە ئیساوە بڕیار بەی بێ ئەمری خوا نەکەی لە ئێساوە بڕیار بەی فەرمانەکانی خوا جێبەجێ بکەی لە ئێساوە بڕیار بدەی خوا چی خۆش پێ خۆشە ڕسول وڵا چی پێ خۆشە وا بکەی ئینجا بی بە تەخوا و بڕوادارێکی ڕێک و پێک سێیەم، لە پاش عیبادەتەکان بڕیار بدەین ڕەوشت و هەڵسوکەوتمان زۆر باشتر بکەین، چونکە دین و دینداری بریتییە لە حسن الخلق، پرسیاریان کرد لە رسول اللە ما الدین، دین چییە؟ فەرمی حسن الخلق، بریتییە لە ڕەوشتی باش. لە ئاکاری بەرز و جوان تۆ گەر نوێژگەرێک بی ئازاری خەڵک بەی نوێژەکەت بە فەساڵەکەی تۆ گەر ڕۆژوو گر بی بەڵام حەرام خۆر بی برسێتی و تینوێتی و بۆ ئەمێنێتەوە چوارەم هەوڵی ئاشتبوونەوە بدەین و گەردن ئازادی لەگەڵ خزمان و دراوسێکان و هاوڕێکانمان، چونکە حەدیسێکی سەحیح هەیە فەرمێ، کاتێ کردەوەکان بەرزەکرێنەوە بۆ لای خوای پەروەردگار هەمووی وەردەگیرێ، ئەفەرمێ، ئەو دوانەی دەنگیان بەیەکەوە نییە و لە خودی بەتاڵ عاجزن لە یەکتری و مەرحەبایی یەکتری ناکەن ئا لەوێ کردەوەکانیان بوەستێن تا ئاش دەبنەوە خاڵی پێنجەم بڕیار بدەین هەر ئەمانەت و شتێکی خەڵکمان لایە بیگەڕینەوە بۆ خاوەنەکانیان ئەدی الامانەتە الى من ائتمنەکە چۆنە بی بە تەخوادار ئەگەر ئەمانەتی خەڵک بفەوتێنی شتیان لادا نابی نەیگێڕیتەوە حەقی خەڵکت لابێ نەیدەیتەوە لەبەر ئەوە یەکێک لە سیفەتە بەرزەکانی پێغەمبەران بریتییە لە ئەمانەت پاراستن خاڵێکی تر سەردان لە خزمان بە بۆنەی مانگی ڕەمەزان و دوای ڕەمەزان و پێش ڕەمەزان سیلەی ڕەحم رسول الله فرمی صلی الله علیه وسلم هر کسی حز اکا خواهی گوره لگناهی خوش به برکت خات عمری با صلی رحمی بگینه با سیلەی ڕەحم و خزمایەتی بگەیەنێ مناسبەیەکی باشە نەک جەژن لە ئێستاوە دەسی پێ بکە خاڵێکی تر بە گوێرەی توانا ببەخشین دڵی هەژاران خۆش بکەین ئەگەر هەر هیچمان دەست نەکەو تبسمك في وجه أخيك صدقة بدعاء خوش وقولوا لهم قولا معروفا قسەی باش کەی لەگەڵ خەڵکا وقولوا للناس حسنا قسەی چاک کەی لەگەڵ خەڵکا ئەگەر پارەت نییە بیبەخشی خاڵێکی تر دوعای بەردەوام و بەکوڵ لە کاتە دیاریکراوەکانی پارشێ و بەربانگ و لەو کاتانەی کەوا رسول الله صلی الله عليه وسلم ئاماژەی پێکردوون دوعا زۆر مهمە دوعا عیبادەتە دوعا مۆخ عیبادەتە خاڵی نۆیەم، بەشێکی باشی کاتەکانمان تەرخان بکەین بۆ خزمەتی قورئان، بۆ خوێندنەوە و فێربوونی. ئەوانەی نایزانن مامۆستای باش هەیە الحمدللە، شارەزا لە قورئان، لە قیرائاتی قورئان، لە تەجویدی قورئان، هەوڵبەن فێری قورئان بن. بەڕێزان بە تایبەتی گەنجەکان فێری زۆر شت بووین، سەری لە بنیامانەکەوە دەرچوو، دەبا فێری قورئان بین. قورئان لە دنیا شەرەفە بۆ خاوەنەکەی، بۆ باوک و دایکی خاوەنەکەی، لە قیامەتا تکاکارە بۆ ئەو کەسەی ڕەفیقیەتی. هەوڵی فێربوونی قورئان بدەن. حەیف نییە خوێنەوار بی و نەزانی قورئان بخوێنیتەوە. قورئان مانگی قورئان ئەفەرمێ چی؟ شهر رمضان الذي انزل فيه القرآن ئەو مانگەیە کە قورئانی تیاتۆتە خوارەوە ڕەمەزان ئەو مانگەیە محەممەد تیا بووە بە پێغەمبەر صلی الله علیه وسلم کەواتە گەورەترین شت لەم مانگا بیکەی بریتییە لە فێربوونی قورئان و نزیکبوونەوە لە پێغەمبەر و جێبەجێکردنی سونەتەکانی پێغەمبەری خوا ئەوە مویمە ئەوە گەورەییە خاڵێکی تر بڕیار بدەین خۆمان لە زۆر خواردن و خواردنەوە بپارێزین ڕەمەزان نەکەینە مانگی مەوسمی سفرەی عجیب و غەریب و زۆر خواردن ئێمە بەیانی نانەخۆین لە پارشێوە بەربانگیش نانەخۆین ڕەمەزان یەک جیاوازیە ژەمی نیوەڕۆ نەماوە ئێوارە نەکەی بە قەوسێ نیوەڕۆ بخۆی بۆ ئەوەی ئیستیفادە لەو مانگە بکەی بۆی هەست بکەی بزانی برسێتی یانی چی کلو وەشرەبو وەلا تسرفو بخۆن لە نیعمەتەکانی خوا بخۆنەوە لە حەڵاڵەکانی خوا بەڵام زیادە ڕەوی مەکەن بەڕێزان خاڵێکی تر بیر لە گوناهەکانم بکەمەوە تۆیش هەروەها حسێ بۆ خەڵکی مەکە ترازی و خەیر و شەڕ بۆ خەڵک دامەنێ بۆ خۆتی دانێ بۆ خۆمی دانێم چاو بنێ بە یەکاو بیر بکەرەوە فڵانە ڕۆژ فڵانە گوناحم کرد بێ ئەمری خوام کرد دڵی خەڵکم عاجز کرد ئێ کە گوناحە زانی قوتابی لە ئیمتیحانا غەڵەتی کرد ئەبێ بیکوژێنێتەوە ئەبێ خەتکوژێنەوەی لێ بکرێ بیکوژێنێتەوە تۆش بیر لە خۆت بکەرەوە بیر لە گوناحەکانی خۆت بکەرەوە بیان سڕەرەوە بە تۆبە بە پەشیمان بوونەوە پاکیان کەرەوە طوبى لمن شغلته عيبه عن عيوب الناس خۆشبەختی بۆ کەسێ عیبی خۆی مەشغوڵیەکە نایپەرژێتە سەر خەڵکی خاڵێکی تر هەوڵ بدەین بانگی ئەو کەسانە بکەین لە دەوروبەرمان بۆ لای خوا ڕەفیقمانە برامانە خزممانە هاوکارمانە لە هەر جۆرێک بەیەکەوەین یاریزانی یاریزانێک کە لەگەڵ تایە بە ڕۆژوو نێو نوێژ ناکا بانگی کە دوکانداری بانگی کە سایقی بانگی کە با سیارەکەت سیدیەکی تیابێ کە خەڵک سوار بوو لەسەر تا لەگەڵ سیارەکە تا ڕووە دێ دەست بنەی بە دوگمەی سیدی و تەجیلەکە و بۆی لێ بدەی چوار سەر گوزەشتەی خۆش چوار ئامۆژگاری جوانی تیابێ خەڵک ئیسیفادەی لێ بکە ئەگەر بتانی یەک کەس بانگ بکەی بۆ لای خوا هیدایەتی یەک کەس بەی لەم ڕەمەزانە و لە ئێستادا بۆ ئەوەی ڕێگەی حەق بگرێ و واز لە بەتاڵی بێنێ باشترە بۆ تۆ لە هەموو دنیا هەموو دنیای تۆ بەقەوە مهم نییە کەسێکی سەرگەردان دەسی بگری بێنی بۆ لای خوا خاڵی کۆتایی بڕیار بدەین نوێژەکانمان بە جەماعەت و لە مزگەوت بکەین دانەنیشین بە دیاری مسلسلەکانەوە دانەنیشین بە دیاری ئەخبار و درۆ دەلەسەوە نوێژێکی جەماعەت ئەگەر ناتوانی بڕۆی بۆ مەکە سەد هەزار خێرت دەستکەوێ ئەگەر ناتوانی بڕۆی بۆ مەدینە هەزار خێرت دەست کەوێ ئەگەر ناتوانی و مەمنوعە بچی بۆ قودس پێنج سەد نوێژت دەست کەوێ وەرە بۆ مزگەوتەکەی گەڕەکی خۆتان بیست و حەوت دەرەجە خێری نوێژەکەت لە خێری نوێژی ماڵەوە چاکتر و پاکترە بەڕێزان سبەی نادوو سبەی سیانزەی پێنج و ساڵیادی مەرگە ساتێکی تری شاری هەڵەبجەیە ئەم شارە هیچ مانگێک نییە یادگارییەکی تاڵی نەبێ تیایدا سیانزەی پێنج سی و یەک ساڵ تێ ئەپەڕێ بەسەر کارەساتی وێرانکردنی لایەک لە شارەکەمان کانێشقان و مۆردانە تەقاندنەوەی خانووەکان کوشتن و بریندارکردن و زیندە بەچاڵکردنی چەندین بریندار و مرافقەکانیان بأی ذنب قتلت تاوانیان چی بوو داوای مافی ڕەوای خۆمان بان کرد بەڵام ئەو حکومەتانەی لە بەغا تاغوت بوون وایان کرد لە ئێمە ئەم حکومەتانەیش لە دوای ڕوخانی ڕژێم و ڕاپەڕین شتێکیان لەوان کەمتر نییە نە تەعویزێ لە بیست و چواری بیست و شەشی چوار ئەوتم کەلاوەی حەفتا و چوار ماوە بیست و شەشی چوار قەسبەکەی هەڵەبجە ماڵی حاجی فەتحوڵاوان تا ئێستەش چاک نەکراونەتەوە زۆربەی و ماڵانە هەر ڕووخاون حەفتا و چوار هەشتا و حەوت هەشتا و هەشت هەر چاک نەکراونەتەوە لە کۆتاییە داواکەم لە خوای پەروەردگار ئەم بابەتی هەڵبژاردنە کەوا بەیانی بەڕێوە ئەچێ بە بێوەوی بێم زەرەت بگوزەرێ و تەواو بێ بە خەیری ئەم میلەتە خێرنەدیوەی کورد تەواو بێ بە خەیری گەلانی عێراق تەواو بێ دەرسێ وەربگرین و دابچڵەکەین و خەبەرمان بێتەوە هەوڵ بدەین هەر کەس لە ئاستی خۆمان قسە یەکەمتر بکەین. بە ڕاستی لە بانگەشەی هەڵبژاردنە شەڕەجنێو و سوکایەتی و پەت پەتی و دەرخستنی ڤیدۆی ئافرەتان و خولاسە هەڵدانەوەی شریت و ئەم قسانە بە ڕاستی لە شیمەی پیاو و مەرد و مسوڵمان و کورد نین هەر کەسێ کردبێتی. ئینسان تەریق ئەبوویەوە بەڕاستی بۆیە من داواکەم لە ڕب العالمین سبەینێ بەخێر بگوزەرێ بەخێر تەواو بێ بۆ گەلی کورد بە تایبەتی و بۆ گەلانی عێراق بەگشتی خوا تەوفیقمان باو خوا لە گونامان خۆش بێ چەند مسلمانێک نەخۆشن داوای دوعای خێریان لێ کردووە بە تایبەتی یەکێکیان کە پیاوێکی بەڕێز بوو هەموو جمعەیە لەوێ دانیش حاجی سدیق فەقێ محمد نەوەری خوای گەورە شیفای ئەو هەموو ئەوانیش بدا خوای گەورە شیفای نەخۆشەکانمان بدەی خوای پەروەردگار شیفای نەخۆشەکان بدەی هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە گیان خوایە لە مردوەکانمان خۆش بی خوایە گەنجەکانمان عاقبەت خێر بکەی خوایە وڵاتمان لە وەیلات و مەینەت و نامەتی بپارێزی خوایە داوات لێەکەین ئەم باران و ئەم ڕەشەبا و تۆفانە